پێشکەشە بە، بە گیانی باوکم کە مامۆسای ژیانمە، دایکم، شەوگار، نالی، کە لە کاتی پیرۆزی ئەوانم بەخشی بە ئامادەکردنی ئەم بەرهەمە. پێرست، پرۆفایل، لاپەڕە شەش، پێشدەستی، لاپەڕە حەوت. سێگۆشەی مەعریفەت و گفتوگۆکردن و بیرکردنەوەی ڕەخنەگرانە، لاپەڕە یازدە. گفتوگۆی زانستی و بیرکردنەوەی ڕەخنەگرانە بۆچی لاپەڕە 27 گفتوگۆی زانستی وەک کاری دەستە کۆمەڵی و هەرەوەزی لاپەڕە پەنجاویەک ڕەگەز و ڕێبازەکانی گفتوگۆی زانستی لاپەڕە 16 دووجار بیرکردنەوە و بیرکردنەوەی ڕەخنەگراوە لاپەڕە سەد و حەوت وانەی گفتوگۆی زانستی و بیرکردنەوەی ڕەخنەگرانە لە بەردەم کۆمەڵێک ئاستەنگ و گرفتدا لاپەڕە سەد و حەفدە پەراوێزەکان لاپەڕە سەد و سی و سێ پاشبەندی وێنە یاداشت لاپەڕە سەد و سی و پێنج پێزانین و نرخاندن لاپەڕە سەد و چل و نۆ سەرچاوەکان لاپەڕە سەد و پەنجا و یەک پڕۆفایل ناوی بوخاری عەبدوڵڵا ڕەسووڵە ناسراوە بە بوخاری عەبدوڵڵای قەسرێ لە ساڵی 1990 لە کۆمەڵگەی شاوێس لە نزیک شاری هەولێر لەدایک بووە دەرچووی بەشی ئینگلیزی کۆلێژی زمانە لە زانکۆی سەڵاحەدین بۆ ساڵی دوو هەزار و یازدە دوو هەزار و دوازدە. ماستەری هەیە لە ئەدەبی ئینگلیزی، پسپۆڕی شانۆ لە زانکۆی سەڵاعەدین دوو هەزار و شازدە. خاوەنی دوو پەرتووکی وەرگێردراوە، یەکەم، لە ڕێبازە هزریە هاوچەرخەکان، نووسینی دکتۆر سەحدوون مەحموود سامووک لە عەرەبییەوە بە هاورێیەتی نالی یوسف خەتەیی وەرگێردراوە بۆ کوردی لە ساڵی دوو هەزار و دە. دووهەم، قورئان و زانستی سەردەم، نووسینی دکتۆر مۆریس بۆکای لە ئینگلیزییەوە بۆ هاوڕێیەتی نالی یوسف، لە ئینگلیزییەوە بە هاوڕێیەتی نالی یوسف قەتێی، وەرگێردراوە بۆ کوردی لە ساڵی 2011. دوو دانە پەرتووکی بە ناوی، گوڵبێژەرێک لە وتارەکانی شەهید مامۆستا عەبدوڵای قەسرێ بڵاو کردۆتەوە لە ساڵی 2009. خاوەنی سێزدە وتاری بڵاوکراوەیە لە گۆڤاری خاڵ لە بوارەکانی پەروەردە و کللتور. ئەندامی دەستەی کارگێڕی ڕێکخراوی خوێنەرە. مامۆستایە لە پەیمانگای ئۆکسفۆرد زێڕین لە هەولێر. مامۆستا بووە لە بەشی ئینگلیزی کۆلێژی ئادابی زانکۆی نۆڵجی زانکۆی نۆڵج لە ساڵی 2017. ئێستا مامۆستایە لە زانکۆکانی سەڵاعەدین و عەشق لە کۆلێژەکانی زمان و پەروەردەی بونیاد و پەروەردە پێشدەستی یەکێک لە فەلسەفە هەرە باڵاکانی پەروەردە و فێرکردن بریتیە لە ئامادە سازکردنی جۆرێک لە مرۆڤ بەوەی کە توانستی ئەوەی هەبێت بە باشی بیر بکاتەوە وەڕەخنەگرانە سەیری چەمک و دیاردەکان بکات و داهێنەرانەش لە ئاست هەر ئاستەنگواری شەو دۆزێک هەوڵی دۆزینەوەی چارەسەر بدات ژینگەی پەروەردەیی دەبێت ئەو قەفەس و سندوق و قاڵبە دەستکردە مەعریفیانە تێک و پێک بشکێنێت کە ڕێگرن لەوەی کە فێرخواز کارامەییەکانی کارامەییەکانی و هزریەکانی وەگەڕ بخات و وەکوبوونەوەرێکی ئەقلانی لە هەر عاڵت و دیاردەیەکی ژیان و بوون ڕابمێنێت لە پێنا و خود تێگەیشتندا بوێرانە پرسیار بکات و بیر لە وەڵامی ئەو پرسیارانەش بکاتەوە دەبێت ڕەگ و ڕیشاڵی هەموو ئەو ڕێباز و میتۆدە پەروەردەییانە لە ژێرەوە هەڵبتەکێنرێن کە هێز و خولیای مرۆڤی فێرخواز لە بیرکردنەوەی داهێنەرانە دەمرێنن. بۆ دەرچوون لەو قەفەس و سندوقانە، حەوجەمان بە ڕێبازگەلێکی پەروەردەیی و مەعریفی هەیە کە هاندەر بێ بۆ گفتوگۆکردنی ژیربێژیانە و زانستیانە. هاندەر بێ بۆ وروژاندن و ئاراستەکردنی پرسیارە هزرییەکان. هەروەها ڕێخۆشکەریش بێت بۆ دەکارخستنی هەر هەوڵ و هێزێکی پۆشەکی لە پێناو چنگخستنی وەڵام و دۆزینەوەی ڕێگە چارەی نوێ. گفتوگۆی زانستی و بیرکردنەوەی ڕخنەگرانە ڕێبازێکی جێگرەوەی کاریگەرە بۆ گۆڕینی شێوازی فێرکردن و لە تەڵقتیندانەوە بەرەو بیرسازی. لە خەواندنی توانستەکانەوە بەرەو هەڵسانەوەیان، لە مراندنی هێزی بیرکردنەوە بەرەو بوژانەوەی و لە تاکلایەنەی تەڵقیندانی فێرخواز بەرەو دروستکردنی پردی گفتوگۆ و ڕاگۆڕینەوە. ئەم وانەیە کێڵگەیەکی بە پیچ و فەڕە کە تا ڕێژەیەکی زۆر لەبارە بۆ چاندنی ئەو کارامەییانەی کە فێرخواز لە دونیای ئێستادا پێویستی پێیەتی. لە هونەرەکانی گفتوگۆکردن، هزرین، دیبەیتکردن، متمانە بەخۆبوون، خوێندەواری میدیایی، پێشکەشکردن، کێشە چارەسەرکردن، دووجار بیرکردنەوە، بیرکردنەوەی ڕەخنەگرانە و هەتا دوایی. ئێستا لە زانکۆکانی کوردستاندا وانەیەک بە نیوی گفتوگۆی زانستی و بیرکردنەوەی ڕەخنەگرانە دەوترێتەوە ئەم هەوڵە جێگەی ئەوەیە بایەخی پێ بدرێت و بینای ئومێدی لەسەر بکرێت بەڵام لە ڕاستیدا تەنها لەوەدا قەتیس نابێت کە ببێتە تاقەوانەیەکی زانکۆیی بەڵکو دەبێتە میتۆدێکی ئەقلانی کە باڵ بە سەرکۆی گشتی فێرکردن و پەروەەردە و خوێندندا بکێشێت بە تایبەت لە ئاستە زانکۆیەکاندا دەبێ ببێتە فەلسەفەیەکی هەمەلایەنگیر بۆ پرۆسەی فێرکردن لە نێوەندە ئەکادیمییەکاندا بە هەموو پسپۆریە جۆربەجۆرەکانەوە. گفتوگۆی زانستی و بیرکردنەوەی ڕەخنەگرانە دەبێت ڕێبازێک بێت بۆ وانەوتنەوە و فێرکردن. ئەمەش وەکو هەوڵێک لە پێناو ڕزگاربوونمان لەو دواکەوتن و چەقبەستە ئەکادیمیەی کە خوێندنگە و زانکۆکانمان دووچاری هاتوون. ئەم پەرتوکە هەوڵێکە بۆ بەرچاوڕونکردنی مامۆستایان و فێرکارانی بەڕێز لە نێو نێوەندەکانی خوێندندا بە هەموو ئاستە جۆراجۆرەکانەوە بە تایبەت مامۆستایانی زانکۆ بۆ ئەوەی لەسەر فەلسەفەی گفتوگۆکردن ڕێبازی وانەوتنەوە هەڵبچنن ڕۆڵ بدەن بە فێرخواز کە خاوەنی ڕاو بۆچون و توێژینەوەی خۆی بێت فێرخواز بە حەقیقی بخزێنە نێو پرۆسیسی فێربوونەوە هەروەها کتێبەکە هەنگاوێکە بۆ بنیادنانی تێگەیشتنێکی تازەگەرانە لەبارەی معریفە سازی و زانست و بیرکردنەوە و فێربوون هەوڵم داوە هەموو ئەو چەمکانە و زۆرێکی تریش بە چاویلکەیەکی تر و لە دووتوێی ڕوانینێکی جیاوازەوە ببینم ئەمەش لە پێناوی دەرچوون لەو قەفەس و چوارچێوە خەوێنراوانەی کە ئێمەی ئەکادیمیست بە ناوی ئەکادیمی بوونەوە خوومان پێوە گرتووە و تێیدا قەرارمان گرتووە. دەست و پێ بەستووین، دواجاریش توانستەکانی ئێمەیان لە فکر و لە فێرکردن و توانستەکانی فێرخوازانیشیان لە فێربوون خەواندووە. کتێبەکەم وەها داڕشتووە کە جگە لەوەی ببێتە ڕێنمایی بۆ فەلسەفەی وانەوتنەوە بەگشتی، لە هەمان کاتیشدا ببێتە ڕێنیشاندەرێکیش بۆ وتنەوەی وانەی زانکۆیی گفتوگۆی زانستی و بیرکردنەوەی ڕەخنەگرانە کە بەوانەی دیبیت ناسراوە ئەو مامۆستایانەی کە خەریکن ئەو وانەیە دەڵێنەوە بەخۆش عاڵیەوە لە خوێندنەوەی ئەم پەرتوکەدا بەهرەمەند دەبن لەو ماوەیەدا کە خەریکی نووسینی ئەو پەرتوکە بووم بە کردداریش لە دوو زانکۆ و لە سێ کۆلێژی جیاوازدا وانەی گفتوگۆی زانستیم گۆتۆتەوە. ئەمە جگە لەوەی کە لە ڕێگەی سازدان و سەرپەرشتیکردنی پێشبڕکێ لە نێوان فێرخوازەکانی زانکۆ جیاوازەکانەوە تێگەیشتنی خۆم بۆ پڕۆژەکە دەوڵەمەندتر کردووە و بە تێیدا بەرجەستەبوون و ئەنجامدانی کرداریانە ئاگاداری ئەوە بوومە کە کێشە و گرفتەکانی فێرکار و فێرخوازانی ئێمە لە هەمبەر ئەو وانانەدا چین ڕەنگە پەرتوکەکەم لە سەدا سەد تەکنیک و فێرکاری نەبێ بەو پێی کە شێواز و ڕێگە و ڕێبازەکانی وانەوتنەوەم بە شێوەی ڕاستەوخۆ ئاماژە پێ نەداوە بەڵکو زیاتر جەختم کردۆتەوە لەسەر ئەوەی کە شێوەی ڕێبازی ڕاڤەکردن و شیکردنەوە و شەن و کەوکردن و ڕەخنەگرتن ئەوە ببوژێنمەوە کە دیبەیت چییە و چۆن دەتوانین جێ بەجێی بگەیەنین ئەگەرچی تاو ناتاوێکیش هانام بردۆتە بەر تەکنیک و میکانیزمە کردەیەکانی دیبیت و لە شوێن و کاتی خۆیاندا بڕێک جاران ئاماژەم پێیانداوە دەبێ ئەوەش بڵێم کە نووسینەکەم لە ڕووی شێوازگەرای و ناوەڕۆک و جەوهەر و بابەتەوە وەها داڕشتووە کە هەم فێرکار و هەمیش فێرخواز لێی بەهرەمەند بن ومێت دەخوازم خوێنەر لەگەڵ گەشتی خوێندنەوەی ئەم پەرتوکە وەکو پێویست چێژی معریفی وەربگرێت و بە ئەندازەی ئەو هەوڵەش کە لە پێناو نووسینیدا کێشراوە سوودی لێ ببینێت بخاری عەبدوڵای قەسرێ هەولێر